ئەرزشی نیە تۆبەی من لە ڕوو تا سەد دەفعە شکا خودا نەڕوانی بە قەسوەت خادیمی کوخی ئەحبابتم چ ڕوو زەرد بم چ ڕوو سوور وەلێ تۆی خاوەن لوتفی فەرموو تەقاپیم مەفتوحە بۆ لای کێ ببەم شکاتم. ڕەحمان و ڕەحیم و سەتار تۆی کە بێ نەقس و حاشا کە بفەرمووی کون فەیەکون لاتە مەرگم هەم حەیاتم منی مەستی دەستی خەستی ناسووتم خودایە چ بکەم؟